هندۆس و مسوڵمانەکان، لاپەڕە شەست و نۆ. گاندی، ئەم پرسیارەی دوایت پرسیارێکی زۆر سەنگینە، بەڵام لەگەڵ ئەوەشدا ئەگەر زۆر جوان لێی وردبینەوە بە ئاسانی وەڵامیان دەستگیر دەبێت و بوونی یاساناسان و پزیشکان و هێڵە ئاسنینەکان لەنێو زەینەکاندا دەیوروژێنێ. هەر بۆیە دواتر دەربارەی یاساناسان و پزیشکان دەدوێین، چونکە لەوبەر باسی هێڵە ئاسنینەکانمان کرد. پێویستە ئەوەش سەرباری قسەکانم بکەم و بڵێم، مرۆڤ بە سروشتی خۆی و بەو جۆرە دروست کراوە، جووڵە و بزاوتەکانی لە چوارچێوەی ئەو توانایانەدا قەتیسن کە پەلوپۆی بەردەستی دەخەن. گەر هێڵە ئاسنینەکان دەربارەی کەمکردنەوەی ماوەکان دەستگیرۆیی نەکردینایە، ئەوا بەشی هەرە زۆری ئەو شپرزەی و پشێویەی ئەمێستا هەیە نەدەما. کێشەکانمان لە خودی سروشتی خۆمانەوە دێنە بەرهەم. چونکە خودا مرۆڤی بە جۆرێک دروست کردووە کە لە بواری هاتوچۆکردن و چوون لە شوێنێکەوە بۆ شوێنێکی تر خواستەکانی سنوورمەند دەکات. بەڵام مرۆڤ دەست بەجێ سۆراخی ڕێیەکی کرد کە بتوانێت بەهۆیەوە ئەو سنوورە تێپەڕێنێت. خودا ئەقڵی بە مرۆڤ بەخشیوە تاوەکو بتوانێت بەهۆیەوە ئاشنایی خوڵقێنەرەکەی بێت، بەڵام ئەو لە خوڵقێنەرەکەی دوورکەوتۆتەوە و چووە بەلای پێوانی ماوەکانەوە. بایەخی خودایی، مرۆڤی بە جۆرێک دروست کردووە، سەرپشکی کردووە کە تەنها یارمەتی هاوسێکانی بدات. بەڵام ئەو فیزی پاڵی پێوە دەنێت کە بڕوای وابێت پێویستە لەسەری خزمەتی سەرلەبەری جیهان بکات. بەهۆی هەوڵی مرۆڤیشەوە کردەی دژوار ڕووبەڕووی سرووشتێکی جیاواز لە سرووشتی خۆی و ڕووبەڕووی ئایینگەلێکی ناکۆک و ناتەبا بە ئایینەکەی خۆی دەبێتەوە و ئەمەش وای لێدەکات کە بە تەواوی سەرگەردان بێت. ئەم ئێستا زۆر چاک ئەوە دەزانیت کە چۆن ڕاکێشانی هێڵە ئاسنینەکان پڕ لە ئەوپەڕی مەترسییە، چونکە زیاتر یارمەتی دەدات لە دوورخستنەوەی مرۆڤ لە خولقێنەرەکەی. خوێنەر، بەڵام من ئارامیم لەبەر بڕا، دەمەوێت وەڵامی ئەم پرسیارەم ببیستم. ئایا هاتنی ئیسلام بۆ هند فاکتەرێک نەبوو لە دابەشکردنی میللەتدا؟ گاندی، بوونی چەند ئایینێکی جیاواز لە هند ڕێگا لەوە ناگرێ کە دانیشتووانەکەی یەک میللەت پێکبهێنن. هاتنە ناوەوەی توخمگەلی نامۆش بۆ نێو گەلێک لە گەلان مەرج نییە ببێتە هۆکاری لەنێوبردنی یەکێتی ئەو گەلە، چونکە ئەو گەلە لە توانایدا هەیە ئەو توخمانە بتوێنێتەوە. ئەم توانای تواندنەوەیە یەکێکە لەو نموونانەی کە یەکێتی گەل دەسەلمێنێت. لە هەندیش هەمیشە هەر ئەوە ڕوویداوە. لە ڕاستیدا لە هەند بارتەقای ئەو دانیشتوانەی کە تیایدا هەیە ئاین گەل هەن. بەڵام ئەوانەی کە هەست بە گیانی نەتەوایەتی دەکەن، دەست لە باوەڕ و ئایینی خەڵکانی دیکە وەرنادەن. ئەگەر دەست وەربدەن، مانای وایە دەرک بە واتای وشەی نیشتیمان و نەتەوە ناکەن. ئەو هندۆسانەش کە بڕوایان وایە هەر خۆیان خاوەنی هندن، لە ڕاستییەوە زۆر دوورن و نوقمی نێو وەهمگەلن. چونکە ئەو هندۆس و مسوڵمان و بارسیس و مەسیحییانەی هندیان بۆ خۆیان کردۆتە نیشتیمان، هەموویان هاونیشتیمانی هندین و ئەمەش لە بەرژەوەندی هەموویاندایە. چونکە باشتر وایە بۆیان بە یەکگرتووی بژین. هەرگیز نەتەوایەتی لە هیچ دەوڵەتێک لە دەوڵەتانی جیهاندا هاوواتایی ئایین نەبووە و هەرگیزیش لە هنددا بوونی نەبووە. خوێنەر، بەڵام تۆ سەبارەت ئەو ناتەباییە سروشتیەی کە لە نێوان هندۆس و موسوڵمانەکاندا هەیە دەڵێی چی؟ گاندی، ئەو دەربڕینە لە لایەن دوژمنە هاوبەشەکەمانەوە دانراوە. ئەوە کاتێک ڕاست بوو کە هندۆس و مسوڵمانەکان بە شەڕ دەهاتن. بەڵام ئەمێستا کە سەردەمێک بە سەر ئەوەدا تێپەڕیوە و دۆخی نێوانیان گۆڕاوە، چۆن دەتوانین دەربارەی ئەو دوژمنایەتیە سرووشتیە بدوێین؟ با ئەمەت زۆر چاک لە یاد بێت. دانانی سنوورێک بۆ ناکۆکی نێوانیان هیچ پەیوەندیەکی بە هاتنی ئینگلیز بۆ وڵاتەکەمانەوە نیە. چونکە پێش هاتنی ئەوان سنوور بۆ ئەو ناکۆکیە دانرا. ژیانی هندۆسەکان لە سایی فەرمانڕەوایی مسوڵمانەکاندا گەشەی کرد و هەروەها ژیانی مسوڵمانەکانیش لە سایی هندۆسەکاندا گەشەی کرد. هەموو خێڵێکیش دانی نا بەوەدا کە بەشەڕهاتن مانای خۆکوشتن دەگەیەنێت، هەر بۆیە هەمووان بڕیاریاندا پێکەوە بە ئاشتەوایی بژین. تەنها هاتنی ئینگلیزیش ئەم دۆخی ئاشتەوەییەی تێکدا. ئەو نموونانەی تۆ باست کردن بۆ ڕۆژگارێک ڕاست بوون کە دووبەرەکی لە ئارادا بوو، بەڵام ئەمڕۆکە بەکارهێنانی زۆر زیان بەخشە. ئایا دەتوانین ئەوە لە بیر بکەین کە زۆرێک لە هندۆس و مسوڵمانەکان یەک باوباپیریان هەیە و یەک خوێن بە نێو دەمارەکانیاندا دەڕوات، ئایا تەنها بە گۆڕینی ئایین ئیدی خەڵکی دەبنە دوژمنی یەکتری؟ ئایا خواوەندی هندۆسەکان جیاوازە لە خواوەندی مسوڵمانەکان؟ ئایینەکان چیتر نین جگە لە هۆکارگەلێک کە بە چەند ڕێیەکی جیاواز دەمانگەیەننە یەک خاڵ، دەمانگەیەننە خودا. ئیدی کەی ئەوە گرنگە گەر هەمووان شوێن هەمان ڕێگا نەکەوتین و هەمووان گەیشتینە ئەو تاکە خاڵە هاوبەشە، چ ناکۆکیەک لەوەدا هەیە؟ لە نێوان شوێنکەوتووانی، ڤیشنۆ و شیڤا، دا هندۆس و موسوڵمانانیش هەن، بەڵام هیچ کەس بیر لەوە ناکاتەوە. تەنها بیرکردنەوەی ڕووت، کە بڵێیت ئێمە یەک میللەت نین. دەگوترێت ئایینی فیدیزم جیاوازە لە ئایینی دیجینیزم، بەڵام هیچ کەس باس لەوە ناکات کە شوێنکەوتووانی هەردوو ئایینەکە یەک میللەتن. دۆزەکە ئەمەیە، ئێمە ژێردەستەی ستەمی کۆیلایەتی بووین و فێری ئەوە بووین چاومان لە دووی ئەو بێت. لایەنی سێیەم ناکۆکیەکەمان بۆ چارەسەر بکات. لە نێو هندۆس و هەروەها لە نێو مسوڵمانەکانیشدا کەسانێک هەن داوای قەدەغەکردنی وێنەگرتن و نواندن دەکەن. چەندێک سەبارەت بە زانینی ڕاستی زیاتر پێشبکەوین، باوەڕمان بەوە زیاتر دەبێت کە شتێک نییە پێویست بێت ئێمە و ئەوانەی کە ئایینێکی تری جگە لە ئایینەکانی ئێمەیان هەڵبژاردووە لەسەری بکەوینە ناکۆکییەوە. خوێنەر، ئێستا دەمەوێ بۆچوونت دەربارەی ئەو خەرمانەیە لە پیرۆزی بزانم کە دەوروخولی مانگای پێ دەدەین. گاندی، من خودی خۆم ڕێز لە مانگا دەنێم و دڵم بۆی دەسووتێ. لەبەر ئەوەی کە هەندیش وڵاتێکی کشتوکاڵییە پێویستیەکی زۆری بە مانگا هەیە کە لە مەترسی هەژاری و برسێتی دەیپارێزێت. مانگا ئاژەڵێکی لە هەموو لایەنەکانەوە بەسوودە. ئەمەش ئەو شتەیە کە برا مسوڵمانەکانمان ناتوانن نکوڵی لێ بکەن. بەڵام گەر من لەبەر ئەو هۆکارانە ڕێز لە مانگا بنێم، ئەوا لەبەر چەند هۆکارێکی گرنگتر ڕێز لە برا مرۆڤەکانم دەنێم. چونکە مرۆڤ ئیدی چ هندۆس بێت یا مسوڵمان، لە مانگا زۆر بەسوودترە. هەر بۆیە هیچ داناییەک نییە لە کوشتنی مسوڵمانێک یاخود بەشەڕهاتن لەگەڵیدا لەسەر سەڕبڕینی مانگایەک، لەبەر ئەوەی ئەگەر من ئەو کارە بکەم لە یەک کاتدا دەبمە دوژمنی مسوڵمان و نەیاری مانگاش، هەر بۆیە من بڕوام وایە باشترین ڕێگا بۆ پاراستنی مانگا نزیک بوونەوەیە لە مسوڵمان و قایل کردنێتی بۆ چاکە و خێری گشتی بەوەی کە دەربارەی ئەرکی پاراستنی مانگا یارمەتیمان بدات. ئەگەر گوێشم لێ نەگیرا ئەو دەمە لەبەر هۆیەکی سادە ئەویش ئەوەیە توانام بەسەری داناشکێت و لەسەر و توانای منەوەیە و ناتوانم سەرکەوتوانە داکۆکی لە دۆزی مانگا بکەم دەست لەو دۆزە هەڵدەگرم. ئەگەر ئایینی هندۆسی بە کردەوە ڕێگا لە کوشتن بگرێت بەڵام ئایینی ئیسلام ڕێگای لێ نەگرێت کەواتە تکات لێ دەکەم کە پێم بڵێیت ئەرکی سەرشانی هندۆسی چیە و پێویستە لەسەری چی بکات؟ ئایا لە نێو باوەڕ و ڕێبازە ناتوندوتیژەکەیدا باس لەوە کراوە کە بۆی هەیە برای مرۆڤی بکوژێت؟ ئەرکی سەرشانی هندۆسی ڕۆشن و دیاریکراوە و ئەمەیە. بۆی نییە بوونەوەرێک بۆ داکۆکی لە بوونەوەرێکی تر بکوژێت. هەموو ئەو کارەی کە لە توانایدا هەیە بیکات داکۆکیکردنە لە دۆزی ئەو بوونەوەرە. بەڵام ئایا هەموو هندۆسەکان بڕوایان بە بنەمای ناتوندوتیژی، ئاهیمسا هەیە؟ ئەگەر بە چاکی لە بنەچەی پرسیارەکە بکۆڵینەوە، ئەوەمان بۆ دەردەکەوێ کە هیچ تاکێک پابەند نابێ بەو بنەمایانەوە کە ئایینە هندۆسییەکەی بەسەریدا دەسەپێنێت. چونکە ئێمە هەموومان بەشێک لەم ژیانە لەنێو دەبەین. لە ڕاستیشدا بۆ ئەوە خۆمان بە ئایینی هندۆسی تەیار دەکەین تاوەکو خۆمان لە پێداویستی کوشتن لە هەموو دۆخەکانیدا ڕزگار بکەین. بەڵام ئێمە بە شێوەیەکی گشتی تێبینی ئەوە دەکەین کە زۆرێک لە هندۆسەکان گۆشت دەخۆن. لە ئەنجامی ئەمەشدا شوێنکەوتووی بنەمای ناتوندوتیژی نین. هەر بۆیە بێهودەیە بگوترێت هندۆس و مسوڵمان ناتوانن پێکەوە بژین، چونکە ئەوان بڕوایان بەو توندوتیژییەیە بەڵام ئەمان بڕوایان پێی نییە. ئەم شتانەش مامۆستا گەلێکی خۆپەرستی نیاز خراپ خزاندویانەتە نێو مێشکمانەوە ئینگلیزیش فێرکردنەکەیان تەواو کردووە و مێژویان بە ڕێگا و شێوازی تایبەتی خۆیان نووسیوە بە ناوی ئەوەوە کە گوایە لە داب و نەریتی میللەتان دەکۆڵنەوە. خودا توانایەکی ئەقڵی سنورداری بە ئێمە بەخشیوە ئینگلیزەکانیش دەیانەوێت دەست بەسەر ئەو توانا خوداوەندیەدا بگرن و دەستیان کردووە بە ئەنجامدانی تاقیکردنەوە گەلی تازە و نوێ، ئینجا دەرەنجامەکانی لێکۆڵینەوە و تاقیکردنەوەکانیان بە ڕێگای پیاهەڵدان و ستایش خستۆتە ڕوو، داوا لە ئێمە دەکەن بڕوا بە ڕاستی ئەو قسانە بکەین کە دەیانڵێن. ئێمە بە ئەندازەیەک نەزان بووین، کەوتین بەسەر پێیاندا و بەو کارەیان سەراسیمە بووین. ئەوانەی کە دەیانەوێت بیرۆکەیەکی دروست دەربارەی شتەکان لای خۆیان گەڵاڵە بکەن، پێویستە لەسەریان قورئان بخوێننەوە. لە نێو قورئاندا سەدان لەو بڕگە و دەستەواژانەیان بەرچاو دەکەوێت کە لای هندۆسەکان پەسەندن. لە لایەکی تریشەوە لە نێو باگاڤاد جیتادا چەندین بەش هەن کە مسوڵمانان ناتوانێت نکوڵیان لێ بکات. ئایا من لەبەر ئەوەی لە نێو قورئاندا هەندێک لەو بڕگە و دەستەواژانە هەن کە من تێیان ناگەم یاخود حەزیان لێ ناکەم مسوڵمانەکان ببێزرێنم و قینیان لێ هەڵبگرم؟ ناکۆکی بۆ ئەوەی کە بوونی هەبێت لایەنی کەم پێویستە دوو ناکۆک بوونیان هەبێت. گەر من بەشەڕ هاتن لەگەڵ مسوڵماناندا ڕەت بکەمەوە ئەودەمە مسوڵمان کەس شک نابات تاوەکو لەگەڵیدا بەشەڕ بێت. لە بەرامبەر ئەوەدا منیش کەس شک نابەم لەگەڵیدا بەشەڕ بێم گەر مسوڵمان قایل نەبێت لەگەڵمدا بەشەڕ بێت. لوولەی چەکێکیش کە بۆ ئاسمان بەرز بکرێتەوە هیچ بەهایەکی کردەیی نابێ. ئەگەر هەموو یەکێکیش ئایینەکەی خۆی بەو جۆرەی کە هەیە بەڕاستی تێبگات و خەریکی جێبەجێکردنی ئەو بێت و گوێیەکانی خۆی لە ئاست بیستنی وتەگەلی پێغەمبەرە ساختەکاندا کەڕ بکات، ئەو دەمە بۆ ناکۆکی و دووبەرەکی هیچ بەهانەیەک نامێنێت. خوێنەر. بەڵام ئایا ئینگلیز ڕێگای ئەوەمان پێ دەدات و دەرفەتی ئەوەمان بۆ دەڕەخسێت دەستی هاوکاری بۆ برا مسوڵمانەکانمان ڕابکێشین؟ گاندی، ئەو پرسیارە، ئەو بێ متمانەیەی کە هەستی پێ دەکەیت پاڵی پێوەناویت بیکەیت و ناپاکی لە تۆکمەی بیرکردنەوەکانمان دەکات. چونکە ئەگەر دوو برا بیانەوێت بە ئاشتەوایی بژین، ئایا لایەنی سێیەم دەتوانێت ڕێگای ئەویان لێ بگرێت؟ ئەگەر گوێ لە دەسیسەکانی ئەو لایەنە بگرین، ئەو دەمە ئێمە بە هەڵەیان دەزانین. سەبارەت بە ئێمەی هندۆس و موسڵمانەکانیش هەر بە هەمان شێوەیە. ئەوە ئێمەین کە دەبێ سەرزەنش بکرین نەک ئینگلیز چونکە ئەوە ئێمەین هەلی ئەومان بۆ ڕەخساندن تاوەکو بۆ لێدانی یەکتری بەکارمان بهێنن دەفر و قاپ و قاچاخی گڵێنە بە بچووکترین بەرکەوتن و پیاکێشان دەشکێن ئیدی چ بەسەر بەرد یاخود بەسەر جگە لە بەردا بکەون ڕێگای پاراستنی دەفریش ئەوە نییە کە لە بەرکەوتن بە هەموو شتێک دوور بخرێتەوە، بەڵکو ئەوەیە بە چەشنێک لەسەر ئاگر سوور بکرێتەوە هێندە تۆکمە بکات توانای بەرگەگرتنی بەرکەوتن بگرێت. هەر بۆیە پێموابێت پێویستە لە سەرمان دڵمان بەهێز و تۆکمەتر بکەین، وای لێبکەین بەرگرییەکی زیاتری هەبێت. ئیدی ئەو دەمە دەتوانین بوێرانە ڕووبەڕووی هەموو مەترسییەک ببینەوە. ئەمەش بەلای هندۆسەوە کە بە ژمارە زۆرن و داوای ئەوە دەکەن خاوەنی ڕۆشنبیرییەکی زیاتر بن، کارێکی ئاسانە. لە ئەنجامی ئەوەشدا، دەتوانن بە ئاسانی خۆیان لە هەموو هەوڵێک لەو هەوڵانە بپارێزن کە ئامانجیان ناکۆکی نانەوەیە لە نێو ئەوان و برا مسوڵمانەکاندا. هەردوو لایەن بە ترس و وریاییەوە مامەڵە دەکەن. موسڵمانەکان داوایان لە لۆرد مۆرلای کردووە هەندێک مافی تایبەتیان پێ بدات، هندۆسیش بەرهەڵستی ئەوەیان کردووە. گەر بەرهەڵستیان نەکردایە، ئەو دەمە بەڕیتانیەکان ئەم دەستپێشخەرییەیان بۆ تۆمار دەکردن و موسڵمانەکانیش پەیتا پەیتا متمانەیان بە هندۆس پەیدا دەکردەوە. لە ئەنجامی ئەوەشدا هەستی برایەتی لە نێو هەردوو لایەنەکەدا دروست دەبوو. دەبێت شەرم بکەین لەوەی ناکۆکیەکانمان بخەینە بەردەست ئینگلیز. ئەوەی ئاشکراشە ئەوەیە هندۆسەکان هیچیان لە کیس ناچێت گەر بەرهەڵستی ئەوە نەکەن هەندێک بڕشت و مافی تایبەت بە مسوڵمانەکان بدرێت. ئەو کەسەش کە متمانە بە یەکێکی تر دەدات خۆی هیچی لە کیس ناچێت. من لافی ئەوە لێنادەم و ناڵێم هندۆس و مسوڵمانەکان دەکرێت بۆ تا هەتایە بێ ناکۆکی بژین. چونکە ناکۆکی دوو برا کە پێکەوە دەژین شتێکی ئاساییە و ئەوە بەشێکە لە سرووشتی مرۆڤ. چونکە مرۆڤ کاتێک کە تووڕە دەبێت، کردەوەگەلێکی بێ ئەقڵانیی لە دەست دەوەشێتەوە. بەڵام ئەگەر ناکۆکییەک دروست بێت، ئەمە مانای ئەوە ناگەیەنێت کۆڕێک ببەستین یان پرسەکە بخەینە بەردەست ئینگلیز یاخود پەنا بۆ دادگاکان بەرین. دوو کەس کە بە شەڕ دێن یەکێکیان یاخود هەردووکیان ڕەنگە بریندار ببن. کەواتە چۆن لایەنێکی سێیەم دەتوانێت دادپەروەرانە دادوەری بکات لە نێوانیاندا؟ ئەو کەسەی کە بە شەڕ دێت دەبێت ئەوە بزانێت کە لەوانەیە بریندار ببێت.